بەناوی خودای بەخشندە و میهرەبان. سوێند بە زەمانە، سوێند بە کاتی عەسر، بەڕاستی ئادەمیزاد لە زەرەرمەندی و خەسارەتمەندیدایە، بێجگە لەوانەی کە باوەڕیان هێناوە و کار و کردەوە چاکەکانیان ئەنجام داوە و ئامۆژگاری یەکتریشیان کردووە کە هەمیشە پابەندی حەق بن، پابەندی حەقیش پێویستی بە خۆگری هەیە، لەبەرئەوە بەردەوام ئامۆژگاری یەکتریان کردووە تا هەمیشە و بەردەوام خۆگر و ئارامگریش بن.